بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەمەی تریش بە بۆنەی نووسینی ڕاپۆرتەکەی جیمس بێکەر و لی هامڵتۆن کە لە شەشی دوانزەی دوو هەزار و شەش دایان بە جۆرج بۆش سەرۆکی ئەمریکا و ئاواتی کوردایەتیەوانە عەلەمانیەکانیان خستە ژێر پێ ئەمەش بۆ ئەو وتراوە خەمتە سەرۆک چیت لە دەست چوو؟ تاجی شاهی؟ یا سیرمەی جاشکەوشی دۆم؟ مەخفەری حەسحەسی کورد؟ یا سەلیبی سەری ئیمپراتۆری ڕۆم؟ مافی ئەنفال و هەڵەبجە یا زبڵدانی ئەتۆم؟ چی لە دەست چوو؟ سەگوەڕی کوردایەتی یا هیوای ئەو دەوڵەتەی ڕۆی هەروەک تڕی بنگۆم؟ هۆ سەرۆک! شۆمەتەت بۆ داژەنیوە زەلیل کەوتوویە سەر چۆک خەمی چیتە لە دەست چوو نەوتی کەرکووک یا بە نەخوێنی قرچۆک چیت لە دەست چوو مۆری لگاو یا هەوساری لا لغاو یا کورسی دوو ئیدارەی چاوبرسی سۆزانیانی نەزۆک چیت لە دەست چوو عەرشی دوور یا فەرشی سوور یا دەوڵەتی کوردایەتی بێ سنوور داش سەرۆک ئەوی هەتبوو بە تەوری کەس لەت نەبوو هۆگا جووت تۆ بۆ جووت کردت بە جووت ئیدی خەم لە چی دەخۆی لەوەی ڕۆی لە دەوڵەت یا لە مەخفەر لە مەعاش یا خانی جاش یا ئاڵۆزیت لە غەمزەی جیمس بێکەر ئەوی لە دەستت داوە میدیا و کەیخوسرەوە یا هێلکەی کەڵەشێرە لە سایەی سەری تۆوە کورد وا چاو بەرەو ژێرە مادام ئێوە دەزانن ڕۆژئاوا بە کورد فێرە دەوڵەتی بیلادی لایە پڕ بە پێت تۆ لوتف کە ژمارەی پێت بنێرە بۆ سەر شانیش سەد ناڵ و قەل و ئەستێرە بریسکەی دێت بۆ شانازی بۆ فیز و ریزی پێشوازی فەرشی سوور ئەوی زۆر تۆخ و تێرە لە دەوڵەتی پێتەوە تا ناڵیشان بەلەشتا دەکرێتەوە بڵێ الحەمد و بۆ شکر دەوڵەتی وا بەڕاستی هەر بە کورد خێرە